ڕۆژێک ئافرەتێک هاتە خزمەتی پێغەمبەری خوا علیە سەڵات و سەلام فەرمووی شوت کردووە وتی بەڵێ وتی چۆنیت بۆ پیاوەکەت وتی ئەی پێغەمبەری خوا کەم تەرخەمی ناکەم لە خزمەت کردنیە کەم تەرخەمی ناکەم لە خزمەت کردنیە مەگەر شتێک توانام نەبێ فەرمووی تەماشای کە و بزانە بزانە لە لای ئەوە چەندێ مەکانەت و منزیلەتت هەیە چونکە پیاو بەهشت و ئاگرتە گوێتان لێبێ ئافرەتان پیاو بەهەشت و ئاگرتە ئەگەر پیاوەکەت لێت ڕازی نەبێ ئەوە ئاگرتە ئەگەر پیاوەکەت لێت ڕازی بوو ئەوە بەهەشتە و بەرەو بەهەشتە ڕۆی ئینشاءاللە